دوای مردنیان دووبارە دروستیان دەکاتەوە بۆ ئەوەی پاداشتی ئەوانە بداتەوە کە بڕوایان هێناوە و کردەوەی چاکیان کردووە بە دادگەرانە وە ئەوانەی باوەڕیان نەهێناوە تایبەت بەوانە خواردنەوەی کوڵاوکوڵی زۆر گەرم وە سزای سەختی ئازاردەر لەبەر ئەوەی لە دنیادا بێ باوەڕ بوون. تجری من تحتهم الانهار فی جنات النعیم. بەڕاستی ئەوانەی بڕوایان هێناوە و کردەوە چاکەکانیان کردووە پەروەردگاریان ڕێنمونیان دەکات بەهۆی باوەڕەکەیانەوە، ڕووبارەکان دێن و دەچن بەژێریاندا لە باخ و بەهەشتانی پڕناز و نیعمەتدا. وە ئەگەر خوا پەلەی بکردایە لە قبوڵ کردنی دوعای شەڕ و خراپەدا بۆ خەڵکی وەک پەلە کردنی لە قبوڵ کردنی دوعای خێر و خۆشی ئەوە ماوەکەیان دوایی پێ دەهێنرا بۆیە مۆڵەتی ئەوانە دەدەین بە هیوای دیداری ئێمە نین لە ڕۆژی دواییدا لە نێو گومڕایی و سەرکەشی خۆیاندا ان اتبع الا ما یوحی الی انی اخاف ان عصیت ربی عذاب یوم عظیم. وکاتێ بخوێنرێتەوە بەسەریاندا ئایەتە ڕوونەکانی ئێمە، ئەوانەی بەتەمای دیداری ئێمە نین لەدواڕۆژدا دەڵێن، قورئانێکی تر جگە لەم قورئانە بێنە، یا بیگۆڕە، ئەی محەمەد پێیان بڵێ، فقد لبثت فیکم عمرا من قبله افلا تعقلون پێیان بڵێ ئەگەر خوا بیویستایە ئەم قورئانەم نەدەخوێندەوە بۆتان وە لەم قورئانە ئاگادارم نەدەکردن چونکە بێگومان من مامەوە لەناوتاندا ماوەی تەمەنێکی درێژ پێش هاتنی ئەم قورئانە سبحانە وتعالی عما یشرکون. ئەوانە بێجگە لە خوا شتانێک دەپەرستن کە نە زیانیان پێ دەگەیەنێت نە سوود و قازانج، وە دەڵێن، ئەو بتانە تکاکارمانن لای خوا، ئەی محەممەد بەوانە بڵێ، ئایا ئێوە هەواڵ دەدەن بە خوا بە شتێک کە بێ ئاگایە لێی لە ئاسمانەکان و زەویدا، خوا پاک و بێ گەرد و بڵندە، خەڵکی لە ڕابردوودا هەر یەک ئوممەت بوون بڕوادار بوون بە خوا ئنجا جیاواز بوون وە ئەگەر بڕیاری پێشتر نەدرایە لە لایەن پەروەردگارتەوە ئەوە بڕیار دەدرا لە نێوانیاندا لەوەی کە تێیدا جیاواز بوون. ویقولون لولا انزل علیه آیە من ربه فقل انما الغیب للە فانتظروا انی معکم من المنتظرین. وە ئەوانە دەڵێن با بهێنرایەتە خوارەوە بۆی بەڵگە و نیشانەیەک لەلای پەروەردگاریەوە، تۆش بڵێ بێگومان زانینی نهێنی و پەنهانی تایبەت بە خوایە، کەواتە چاوەڕوانی بکەن، بەڕاستی منیش لەگەڵ ئێوەدا یەکێکم لە چاوەڕوانان. دەستبەجێ ئەوان پلان دەگێڕن دەربارەی ئایەتەکانی ئێمە، ئەی محەممەد، بڵێ خوا خێراترە لە پلان کردن لە دژیان، بێگومان فریشتە و چاودێرەکانمان هەر پلان و فڕوفێڵێک دەکەن دەینووسن. هو الذی یسیرکم فی البر والبحر حتی اذا کنتم فی الفلک وجرین بهم بریح طیبة وفرحوا بها، خۆشحاڵ دەبن پێی لە پڕبایەکی زۆر بەهێز لەو کەشتیانە هەڵکات شەپۆلیان بۆ بێت لە هەموو لایەکەوە وا گومان بەرن کە دەور دراون و لە ناو دەچن هاوار دەکەنە خوا بە دڵسۆزی گەردنی بۆ کەش دەکەن و دەڵێن سوێن بە خوا ئەگەر ڕزگارمان بکەی لەم سەختیە بێگومان ئێمە لە سوپاس گوزاران دەبین بۆ تۆ. ئەی ئادەمیە خراپەکارەکان لە ڕاستیدا ستەم و ناحەقیەکانتان زیانی هەر بۆ خۆتانە لەزەتی ژیانی دنیا بێ نرخە پاشان گەڕانەوەتان هەر بۆ لای ئێمەیە ئنجا هەواڵتان پێ دەدەین بەوەی کە لە دنیادا دەتان کرد. انما مثل الحیاة الدنیا کماء انزلناه من السماء بێ گومان وێنەی ژیانی دونیا وەک بارانێک وایە لە ئاسمانەوە باراندوومانە، جا بە هۆی ئەو بارانەوە ڕووەکی زۆر ڕوواوە و تێکەڵ بووە و بە یەکدا چووە سەوزی و ڕووەکی زەوی لەوەی کە خەڵکی و ئاژەڵیش دەیخۆن هەتا کاتێ زەوی بە سەوزی و ڕووەک ڕەونەق و جوانی خۆی وەردەگرێ و خۆی دەڕازێنێتەوە دانیشتوانی خەڵکی ئەو زەوییە وا دەزانن کە بە ڕاستی ئەوان بە توانان بە سەر دروێنە کردنیدا لە ناکاوێکدا فەرمانی ئێمە بێت بۆ ئەو زەوی و کوشتوکاڵە لە شەو یا لە ڕۆژدا ئنجا وەک دروێنە کراوی لێ بکەین وەک لەوەو پێش هەر نەبووبێت ئا بەو جۆرە ڕوونی دەکەینەوە ئایەت و بەڵگە و نیشانەکانمان ئەوانەش کە کردەوەی خراپیان کردووە تۆڵەی هەر خراپەیەک بە ئەندازەی ئەو خراپەیە تۆڵەی لێ دەسەنرێتەوە و ڕیسوایی دایان دەگرێت بۆیان نییە هیچ پەنا دەرێک لە سزا بە ڕادەیەک ڕوویان ڕەش بووە دەڵێی دەم و چاویان داپۆشراوە بە چەند بەشێک لە شەوەزەنگ ئەوانەی کە باس کران هاوڕێی ئاگری دۆزەخن ئەوان تێیدا دەمێننەوە بە هەمیشەیی. ئەی محمد باسی بکە بۆیان ئەو ڕۆژەی هەموویان کۆدەکەینەوە ئەجا دەڵێین بەوانەی هاوبەشیان بۆ خوا بڕیارداوە لە شوێنی خۆتاندا نەجوڵێن ڕاوەستن خۆتان و بت و پەرستراوەکانتان ئەجا لێکیان جادەکەینەوە پەرستراوەکانیان دەڵێن ئێوە ئێمەتان نەدەپەرست دەی لە پاش ڕاستی هیچ هەیە بێجگە لە گومڕایی؟ دەی چۆن لە ڕێگەی ڕاست لادەدرێن؟ کذلک حقت کلمت ربک علی الذین فسقوا انهم لا یومنون بەو جۆرە چەسپاوە بڕیاری پەروەردگارت لەسەر ئەوانەی لە سنوور لایانداوە کە بێگومان ئەوانە بڕوا ناهێنن. بڵێ ئایا لە ناو پەرستراوەکانتاندا کەسێ هەیە ڕێنموونی بکات بۆ ڕێگای ڕاست؟ بڵێ خوا ڕێنموونی دەکات بۆ ڕێگای ڕاست. جا ئایا کەسێ کە ڕێنموونی دەکات بۆ ڕاستەڕێ شایانترە بەوەی پەیڕەوی بکرێ یا کەسێ ڕێبازی ڕاست شارەزا نابێ مەگەر شارەزا بکرێ؟ ئەوە چیتانە؟ چۆن ئەو بڕیارە دەدەن؟ ڕەوا نییە و ناگونجێ ئەم قورئانە هەڵبەستراو بێ لە لایەن کەسێکەوە جگە لە خوا، بەڵکوو بە ڕاست دانەری ئەو کتێبانەی پێش خۆیەتی و ڕوونکەرەوەی کتێبە ئاسمانییەکانە، هیچ گومانی تێدا نییە لە لایەن پەروەردگاری جیهانیانەوە هاتووە. ئەم یەقولونە افتراه. ئەوە وازی لێ بێنە بەڵکو ئەوانە بڕوایان بە قورئان نەهێناوە و بە درۆیان دانا کە هیچ زانیاریان دەربارەی نەبوو کە هێشتا سەرەنجامی سزا و تۆڵەی قورئانیان بۆ نەهاتووە بەهەمان شێوە پەیامی پێغەمبەرانیان بە درۆ زانی ئەوانەی لە پێش ئەمانەوە بوون ئنجا سەرنج بدە کە چۆن بوو دواڕۆژ و ئاکامی ستەمکاران. ئەگەر بڕوایان پێ نەهێنای ئەوە پێیان بڵێ پاداشتی کردەوەی خۆم بۆ خۆم و پاداشتی کردەوەی خۆتان بۆ خۆتان، ئێوە بەرین و بەرپرسیار نین لەوەی من دەیکەم و منیش بەریم و بەرپرسیار نیم لەوەی ئێوە دەیکەن. ومنهم من یستمعون الیک. ثم اللە شهید علی ما یفعلون بەڕاستی ئەگەر نیشانت بدەین هەندێک لەوەی بەڵێنمان داوە پێیان زاڵبوونت بەسەریاندا یان تۆ بمرێنین پێش بەدیهاتنی ئەوە گەڕانەوەیان هەر بۆ لای ئێمەیە پاشان خوا شایەتە لەسەر ئەو کردەوانەی کە دەیکەن لە پاش تۆ. ولکل امة رسول. اذا جاء اجلهم فلا یستاخرون ساعة ولا یستقدمون ئەی محمد بڵێ بە دەستم نییە بۆ خودی خۆم هیچ زیان و سوودێک مەگەر ئەوەی خوات بیەوێت بۆ هەموو گەل و نەتەوەیەک کاتێکی دیاری کراو هەیە ئەگەر کاتەکەیان هات ئەوە نە ساتێک دوا دەکەوێت نە پێشیش دەکەوێت. ئەی محەمەد لێت دەپرسن، ئایا ئەو سزایە ڕاستە؟ بەدی دێت؟ پێیان بڵێ، بەڵێ سوێند بە پەروەردگارم بێ گومان ئەوە ڕاستە، وە ئێوە ناتوانن خۆتانی لێ قوتار بکەن. ولو ان لکل نفس ظلمت ما فی الارض لافتدت به، ئاگاداربن بەڕاستی موڵکی خوایە ئەوەی لە ئاسمانەکان و زەویدایە ئاگاداربن بەڕاستی بەڵێنی هەڕەشەی خوا ڕاستە بەڵام زۆربەیان نازانن. هو یحیی و یمیت و الیه ترجعون. ئەو خوایە دەژێنێت و دەمرێنێت و هەر بۆ لای قل آللە اذن لکم ام علی اللە تفترون. بڵێ بەو بێ بڕوایانە، پێم بڵێن ئەوەی خوا ناردوێتیە خوارەوە بۆتان لە ڕزق و ڕۆزی، هەندێکیتان کردووە بە حەرام و هەندێکی بە حەڵاڵ، بڵێ ئایا خوا مۆڵەتی ئەوەی پێ داون یا درۆ دەکەن بە ناوی خواوە؟ ئێوە هەر کردەوەیەک بکەن بێگومان ئێمە بەسەرتانەوە شایەتین و ئاگادارین کاتێ دەڕۆنە ناویەوە و پێوەی خەریکن و ون نابێ لە پەروەردگارت بە ئەندازەی گەردیلەیەک نە لە زەوی و نە لە ئاسماندا و نە بچوکتر لەو گەردیلەیە و نە گەورەتر لەو گەردیلەیە مەگەر ئەوەتا لە ناو پەڕاوێکی ئاشکرادا لە دواڕۆژیشدا گۆڕان نییە بۆ وتە و بەڵێنەکانی خوا، هەر ئەوەیە سەرکەوتنی زۆر گەورە. ولا يحزنک قولهم ان العزة لله جمیعا هو السمیع العلیم. غەمبارت نەکات وتەی ئەوانە، چونکە بەڕاستی هێز و دەسەڵات هەمووی بۆ خوایە، خوایش بیسەری زانایە. ئامۆژگاریکردنم بۆتان بە ئایەتەکانی خوا، ئەوا من پشتم بە خوا بەستووە، ئێوەش کار و بڕیاری خۆتان کۆکەنەوە لەگەڵ هاوبەشەکانتاندا، ئنجا با کار و بڕیارەکانتان شاراوە نەبێ بەلاتانەوە، بەڵکو ئاشکرا بێت، پاشان پەلامارم بدەن و ماوەم مەدەن. فَإِن تَوَلَّیْتُمْ فَمَا سَئَلْتُکُم مِّنْ ئَجْرٍ، ان اجری الا علی اللە و امرت ان اکون من المسلمین. جا ئەگەر سەرپێچیتان کردم پشتم تێدەکەن، ئەوە من داوام نەکردووە لێتان هیچ پاداشتێک، پاداشتی من هەر لەسەر خوایە، وە فەرمانم پێدراوە کە لە فەرمانبەر و موسوڵمانان بم. و کردمانن بە جێنشینانی ئەوان لە زەویدا، ئەوانەشمان ژێر ئاو خست کە بڕوایان بە ئایەتەکانی ئێمە نەهێنا، ئنجا سەرنج بدە و بڕوانە، بزانە چۆن بوو دواڕۆژ و ئاکامی ترسێنراوان. ثم بعثنا من بعده رسلا الی قومهم فجاؤهم بالبینات. وَإِنَّ فِرْعَوْنَ لَعَالٍ فِی الْأَرْضِ وَإِنَّهُ لَمِنَ الْمُسْرِفِینَ. جا لە سەرەتاوە بڕوای نەهێنا بە موسا چەند گەنجێ نەبێ لە گەلەکەی بەهۆی ترس و بیمیان لە فیرعەون و پیاو ماقوڵ و گەورەکانیان نەوەک بیانگێڕنەوە بۆ بێ دینی بەڕاستی فیرعەون خۆ بەزل زان و زاڵ بوو لە زەوی میسڕدا وە بەڕاستی لە سنور بەزێنان بوو. وە وەحیمان کرد بۆ موسا و براکەی هارون کە پێکی بێن و ئامادەی بکەن بۆ گەلەکەیان چەند خانوویەک لە میسردا تێیدا بحەوێنەوە وە خانووەکانیان ڕوو بکەنە قیبلە و بە ڕێک و پێکی نوێژ بەجێ بێنن مژدەش بدە بە بڕواداران بە بەهەشت و سەرکەوتن. وقال موسى ربنا انك آتیت فرعون وملأه زینة واموالا فی الحیاة الدنیا بەڕاستی تۆ بەخشیوتە بە فیرعەون و کۆمەڵەکەی هۆکاری ڕازانەوە و جوانی و ماڵ و سامانی زۆر لە ژیانی دونیادا، ئەی پەروەردگارمان بۆ ئەوەی خەڵک گومڕا بکەن لە ڕێگەی تۆ، ئەی پەروەردگارمان لەناوی بەرە و مەیهێڵە ماڵ و سامانیان دڵەکانیان ڕەق و ڕەشی بکە چونکە بڕوا ناهێنن هەتا نەبینن سزای سەختی ئازاردەر. وأنا من المسلمین. ئنجا نەوەی ئیسرائیلمان لە دەریاکە واتە لە نیل پەڕاندەوە، ئنجا فیرعەون و لەشکرەکەی شوێنیان کەوتن بە ستەم و دەست درێژ کردن هەتا ئەو کاتەی خەریک بوو فیرعەون بخنکێ، ئەوسا وتی بڕوام هێنا کە هیچ پەرستراوێکی ڕاست نییە جگە لە ئەو خوایە نەبێت کە بڕوایان پێ هێناوە نەوەی ئیسرائیل، وە منیش لە موسوڵمانانم. وە لەوان نەژمە بەکە نیشانەکانی خوایان بە درۆ زانی و باوەڕیان پێ نەهێنان ئەگەر وا بکەیت ئەوە دەچیتە ڕیزی زەرەرمەندانەوە. ان الذین حقت علیهم کلمە ربک لا یومنون. بەڕاستی ئەوانەی دەرچووە و چەسپاوە بۆیان بڕیاری پەروەردگارت بڕوا ناهێنن. ولو جاءتهم کل آیە حتی یروا العذاب الألیم. بڕوا ناهێنن هەرچەندە بۆیان بێت هەموو بەڵگە و نیشانەیەک هەتا نەبینن بە چاوی خۆیان سزای سەختی ئازاردەر. جا با خەڵکی شارێ لەو شارانەی کە هەڕەشەیان لێکرا بڕوایان بهێنایە و بڕواکەیان سوودی بۆیان هەبوایە، بەڵام گەلی یونس کاتێ هەموو بڕوایان هێنا پێش هاتنی سزاکە، لامان برد لەسەریان سزای سەرشۆڕی و ڕیسوایی لە ژیانی دنیادا و بەهرە و خۆشیمان پێدان تا ماوەیەک کاتی مردنیان. وأمرت أن أكون من المؤمنین. بڵێ ئەی خەڵکینە ئەگەر ئێوە لە گوماندان لە ڕاستیی ئایینەکەم، ئەوا من ناپەرستم ئەوانەی کە ئێوە دەیپەرستن بێجگە لە خوا، بەڵکو ئەو خوایە دەپەرستم کە ئێوە دەمرێنێ و من فەرمانم پێکراوە لە بڕواداران بم.